زمانێکی ئێرانیی و یەک لە کۆنترین زمانەکانی جیهانە کە بەرهەم و ئاسەواری نووسراوی چەند هەزار ساڵەی هەیە. ئێمە لەم زنجیرە بەرنامەدا هەوڵ ئەدەین بە شێوەیەکی سانا و هاسان تۆی خۆشەویست لەگەڵ ئەم زمانە کۆن و دەوڵەمەندە ئاشنا بکەین. سەرەتا دوو کەس بناسە. ڕامین و محەمەد کە هەردووکیان خوێندکارن لە زانکۆی تاران. ڕامین ئێرانییە و لە بەشی مێژوودا ئەخوێنێ بەڵام محەمەد ئێرانی نییە. ئەو خەڵکی میسرە و لە زانکۆی تاران بەشی ئەدەبیاتی فارسی دەخوێنێ. ئەوان ئەمڕۆ نیوەڕۆ دوای تەواوبوونی پۆلەکەیان دەچن بۆ چێشتخانەی زانکۆ و لە پشت مێزێک دادەنیشن. ئەوەش دەسپێکی هاوڕێبوونی ئەوان و خولی فێربوونی وانەی فارسی ئێمەیە. ئایا دەتانەوێ بزانن ئەوان چۆن پێکەوە دەبن بە هاوڕێ؟ کەواتە بە وردی گوێ بۆ ئەو وشانە ڕاگرن کە لە قسەکانی ئەواندایە. ئەم وشانە دووپات کەنەوە و یادداشتی کەن. هستم هستم هم بله بله بله اسم اسم نو اسم شما اسم شما اسم من رامین است اسم من رامین است نوم رامینه خدا حافظ خدا حافظ خوا حافظ خدا نگهدار خدا نگهدار خواد لگم سلام آقا. سلام شما خارجی هستید؟ بله من مصری هستم شما ایرانی هستی؟ بله من ایرانی هستم اسم شما چیست؟ اسم من رامین است اسم شما چیست؟ اسمی من محمد است. بەڕزان گوێتان لە وتوێژەکە بوو بە زمانی فارسی ئێسێ دووبارە وتوێژی ئەم دوانە دەبیستینەوە بەڵام بە وەرگێڕانی کوردیش وتوێژی نێوان ڕامین و محەممەدتان دوو جار بیست. جارێکی دیکە سەرنجی ئەم وتوێژە بدەن، ئەمجار وتوێژەکە بێ وەرگێڕانی کوردی دەبێ. تکایە دووپاتی کەنەوە. سلام آقا سلام شما خارجی هستید؟ بله من مصری هستم شما ایرانی هستید؟ بله من ایرانی هستم ڕامین و محەممەد هێندێک پێکەوە قسە دەکەن دوای ئەوەی کە نانەکەیان خوارد ماڵاوایی لە یەکتر دەکەن و لە ڕستورانەکە دەردەکەون محەممەد بە ڕامین دەڵێت خودا حافظ ئاغای رامین خودا نەگەهدار ئەمجار خواحافزی کردنی محەممەد و ڕامین بە وەرگێڕانی کوردیەوە خدا حافظ ئاغای ڕامین خدا نەگەهدار محەممەد کوتی خواحافیز ئاغا ڕامین ڕامینیش جوابی دایەوە خوات لەگەڵ ئەمجار بێ وەرگێڕان گوێ لە ئەم ماڵاواییەی ئازیزان لەم بەرنمەیەدا فێربوون سەسلام بکەن ناوی کەسەکەی بەرامبەرتان بپرسن و ماڵاوایی لێ بکەن.